دابەشکردنی بەنگال لاپەڕە 25 خوێنەر بەگوێرەی شێوازت لە هەمبەر خستنە ڕووی دۆزەکە لە ڕاستیدا پێدەچێ کە دروستە بگوترێ کۆنگرە بناخەی سەربەخۆیی هندە بەڵام تۆ جارێکی تر دیت و دەڵێیت بناغە ڕاستەقینەیەکە نییە دەمێ بپرسم ئەو بناغەیە چییە؟ گاندی تۆوەکان هەمیشە شاراوەن و کاریان لە ژێر زەویدا جێبەجێ دەبێت. ڕەنگە خودی ئەو تۆوە خۆی بپووکێتەوە و تەنها ئەو درەختە بمێنێتەوە کە لێی سەوز بووە. کۆنگرەش هەر بە هەمان شێوەیە. ئەو شتەی کە تۆ بە بناغەی ڕاستەقینەیی ناوی دەبەیت، بۆ ئەو ڕۆژە دەگەڕێتەوە کە تیایدا لەلایەن لۆرد کیرزۆنەوە بەنگال دابەشکرا. دانیشتوانی بەنگەل لە کاتی دابەشکردنەکەدا ویستیان قسە لەگەڵ لۆردا بکەن، کە باق و بریقی فەرمانڕەوایی بەری چاوی گرتبوو، ئیدی قایل نەبوو گوێیان بۆ شل بکات، چونکە ئەو بڕوای وابوو کە هندییەکان بە کەڵکی هیچ نایەن و لە هەڵەوەڕیش بەو لاوە هیچی تر نازانن. ئەو ناتۆرە و جنێوی بەکاردەهێنا. وێڕای ئەو بەرهەڵستییە بەکۆمەڵەش، کە لەلایەن دانیشتوانەوە بەرهەڵستی کرا، ئەو بڕیاری خۆی لە هەمبەر دابەشکردن هەر جێ بەجێ کرد. لە ڕاستیدا ئەو ڕۆژە سەرەتای هەڵوەشانەوەی ئیمپراتۆریای بەڕیتانی بوو، ئەمەش توندترین شۆک بوو کە فەرمانڕەوایانی ئینگلیز تووشی بوون. ئەمەش ئەوە ناگەیەنێت ئەو ستەمانەی کە هند لە چەند هەڵوێستێکی تردا ڕووبەڕووی بۆوە لە دابەشکردنی بەنگال، کەم کاریگەرتر بوون چونکە بۆ نموونە باجی خوێ و زۆرێکی تری بێجگە لەو کە دواتر هاتنە کایەوە کاریگەریی خراپیان لەسەر گەلی هند هەبوو بەڵام میللەت بەهۆی دابەشکردنەوە و پاش ئەوەی کە هەستی نەتەوایەتی تیایدا گەشەی کردبوو ئامادەی بەرەنگاربوونەوە بوو زۆر لە سەرکردە بەنگالییەکانیش ئامادە بوون ژیانیان و هەموو شتێک لە پێناوی بەنگالدا بکەنە قوربانی. ئەوان هێزی خۆیان دەزانی، هەر بۆیە کۆبوونەوەی جوان و سەرنجڕاکێشیان دەستێکی بە ڕووی زۆرداراندا دروست کرد و چیتر هێمنکردنەوە لەگەڵ ئەواندا کەڵکی نەبوو. ڕەنگە بەنگال سەر لەنوێ یەک بخرێتەوە و پڕۆژەی دابەشکردنەکە بنێژرێت، بەڵام شتێک هەر دەمێنێتەوە و دەرمانی نابێ، ئەویش ئەو هەڵوەشانەوەیە کە دووچاری جەستەی ئیمپڕاتۆریا بەساڵاچووەکە بووە و لەوکاتەوە تا ئێستا پتر دەبێت. ئەمێستاش کە هەند بێدار بۆتەوە، دژوارە بۆ سڕبوون و بێ هۆشی جارانی بگەڕێتەوە. داخوازی هەڵوەشانەوەی بڕیاری دابەشکردنیش واتە داخوازی سەربەخۆیی. ئەمەش ئەو شتە بوو کە سەرانی بەنگال زۆر چاک دەیانزانی، بەڵام ئینگلیز لێی بەدگومان بوو. هەر بۆیە دابەشکردنەکە هەر وەکی خۆی مایەوە و پەیتا پەیتا بونیاتی نەتەوایەتی لە هەند بەرز بۆوە و شێوەی خۆی وەرگرت. نیشتیمان لە ماوەی ڕۆژێکدا بنیات نانرێت، بەڵکو ئەوە پێویستی بە چەندین ساڵ هەیە. خوێنەر، کەواتە بە بڕوای تۆ ئەنجامەکانی دابەشکردنەکە چین؟ گاندی، تا ئێستاش کاتێک کە ستەمێک دەقەومێت، پێویستە لەسەرمان بەرزی بکەینەوە بۆ پادشا و داوا بکەین تا دادپەروەری بهێنرێتە دی. ئەگەر کاروباریش چاک نەکرێت، ئەوە پێویستە لەسەرمان یا لەوێدا ڕابوەستین یان نووسراوگەلی ناڕەزایی بنووسین و ڕەوانە بکەین. لەوەتەی دابەشکردنیشەوە خەڵکی بڕوایان وایە پێویستە ئەم نووسراوانە لەلایەن هێز و ئامادەباشی بۆ بەرگەگرتنی ئازارەوە پشتگیرییان لێ بکرێت. ئەم ڕوانگە نوێیە دوابەدوای دابەشکردن سەریهەڵدا و ئەنجامێکی ڕاستەوخۆی ئەو دابەشکردنە بوو. ئەمە بە جۆرێکی ڕوون بە تایبەتی لە سەر لاپەڕەکانی ڕۆژنامەکان دەرکەوت. ئەو شتانەی کە پێشان خەڵکی بە نهێنی باسیان دەکرد، ئەمڕۆکە بە ئاشکرا باس دەکرێن. سەرەنجامیش جووڵانەوەی سوادشی، سەربەخۆیی ئابووری لە دایک بوو. هەموو ئەو کەسانەش کە تەنها بە بینینی ئینگلیزێک هەڵدەهاتن، ئەمڕۆکە بێ هیچ سڵکردنەوەیەک ڕووبەڕووی دەبنەوە و ئامادەباشی خۆیان پیشان دەدەن تا لەگەڵیدا بچنە شەڕگەلێکەوە کە ڕەنگە بۆ بەندیخانەیان بەرێت. زۆرێک لە باشترین ڕۆڵەکانی هند دوورخرانەوە. ئەم ڕووداوەش بە بەراورد بەو کاتەی کە تیایدا نووسراوەکانی ناڕەزایی هەموو شتێک بوو، بە پێشکەوتنێکی گەورە دادەنرێت. بەم جۆرە ڕوانگەنوێیەکە ڕێگای خۆی بەرەو گەلی هند دۆزیەوە، پاش ئەوەی کە لە بەنگال لە دایک بوو، بەرەو باکوور تا پنجاب و بەرەو باشوور تا ملێی کۆمۆرین درێژ بۆوە. خوێنەر، ئایا ئەنجامگەلی کاریگەرتر بوونیان هەیە؟ گاندی، ئەگەر دابەشکردن کەلێنێکی خزبێتە نێو بونیادی ئیمپڕاتۆریای بەڕیتانیەوە، ئەوا هەندیش کاریگەری ئەوەی بەرکەوت. ڕووداوە گەورەکان هەمیشە ئەنجامگەلی گرنگیان لێدەکەوێتەوە. سەرکردەکانمان بەهۆی دابەشکردنەکەوە بەسەر دوو دەستەدا دابەش بوون، کە دەستەی میانڕەوان و دەستەی پەڕگیران بوو، یاخود دەستەی کاوەخۆیان و پەلەکاران. هەندێک کەسیش وایان پێ باشە کە میانڕەوان بە پارتی ترسنۆکان ناوزەند بکەین و پەڕگیرانیش بە پارتی بوێران. هەموو یەکێکیش لە ئێمە ئەو دوو ناولێنانە بە خواستی خۆی و بەپێی چەمکە تایبەتیەکانی خۆی ڕاڤە دەکات. بەڵام لەگەڵ ئەوەشدا ڕاستیەک هەیە وەکی خۆی دەمێنێتەوە، ئەویش دوژمنایەتی نێوان ئەو دوو لایەنەیە. چونکە هەر یەکەیان سۆراغی هۆکار و بیانوو دەکەن بۆ دوورکەوتنەوە لە ئەوی دیکەیان. لە کاتی گرێدانی کۆنگرەی سوڕاتیشدا خەریک بوو لە ئەنجامی ئەوەدا شەڕێک بەرپا بێت. من بڕوام وایە ئەم دەبەقاڵێ و لێکدی دوورکەوتنەوەیە لە بەرژەوەندی وڵاتدا نییە. هەروەها دڵنیام لەوەش کە هەڵوێستێکە درێژە ناکێشێ و ئەمەش وابەستەیە بە توانای سەرکردەکان سەبارەت بە مانەوە و بەردەوامبوون.